نزیکە ئاسمانەکان لەبەر گەورەیی ئەو خوایە لەلای سەرویانەوە تا خوار درز بەرن و لەت ببن و فریشتە بۆ سوپاسی خوا سبحان اللە ئەکەن و داوای لێبوردنی گوناه و بێ فرمانی لێ ئەکەن بۆ هەموو خەڵکی دانیشتوی سەرزەوی بێدارەوە بن خەڵکینە خوا خوایەکی بەخشندە و بەڕەحمە. فریق فی الجنة و فریق فی السعیر. هەروەها قورئانێکی عەرەبی زوبانمان وەحی کردووە بۆ تۆ، بۆ ئەوەی خەڵکی مەککە و ئەوانەی لە دەوروبەری مەککە ئەژین بترسێنی لە سزای ڕۆژی قیامەت و بۆ ئەوەی خەڵک لە ڕۆژی کۆکردنەوەیان بۆ لێپرسینەوە بترسێنی کە ڕۆژی قیامەتە و هیچ گومانی تیا نیە. بەڵام وای نەویستووە کەی مەیل لێ بێ بەر ڕەحمەتی خۆی ئەخا و هیدایەتی ئەدا و ستەمکارانیش بێ دۆست و یارمەتیدەر لێیان ئەگەڕێ با سزای خوانەپەرستی خۆیان بچێژن. ئەم اتخذوا من دونه اولیاء هاوجووتی نێرو مێی لە خۆتان بۆ دروست کردوون و لە ئاژەڵ و ڕەشەوڵاخ و وڵاخی بەرزە و هەموو چوارپێیەکیش هاوجووتی نێرو مێی بۆ دروست کردوون لەم هاوجووت و نێرو مێ دروست کردنەوە لە خۆتان زۆرتان ئەکات و بڵاوتان ئەکاتەوە بەسەر زەویدا هیچ شتێ وێنەی خوا نیە و خوا خوایەکی شنەوا و بینایە گوێی لە هەرچیەکە بوترێ و چاوی لە هەر شتێکە بکرێ ئەوەی کە وەحیمان کردووە بۆ خۆت و ئەوەی بە ئیبراهیم و موسا و عیسامان سپاردبوو لەسەری بڕۆن کە ئەوەتا دینی خوا ڕابگرن و پشتگوێی مەخەن و بەش بەش و کۆمەڵ کۆمەڵ مەبن تیایا و گشت لەسەر یەک ڕێ بڕۆن زۆر گەورە و گرانە لای ئەوانەی هاوبەش بۆ خوا دائەنێن مل بۆ ئەوە کەچ بکەن کە تۆ بانگیان ئەکەی بۆی کە خوا بەیەکدانانە. لەبەر گومڕاهی و لەڕێلادانیش لەناو خۆیانا پارچە پارچە و بەش بەش بوون ئەگەر خوای پەروەردگاری تۆیش پێشتر قسەی خۆی نەکردبوایە و بڕیاری نەدابوایە کە سزادانی تاوانباران دوا ئەخا بۆ ڕۆژی قیامەت حوکمی سزادانیان لە نێوانا ئەدرا و هەر لە دونیادا بەربا دەکران ئەوانەیش کە پاش ئەو ئوممەتانە کیتابی خوایان هاتۆتە سەر و بە میرات گەشتووە پێیان لە دوودڵی و گومانێکی دڵ داخورپێندان دەرحەق بەم قورئانە. مەکەوەرە شوێن ئارەزووی نەفسی خەڵکی و بڵێ ئیمانم هێناوە بەوەی کە خوا ناردویەتی خوارەوە لە کتێبی ئاسمانی و فرمانم پێدراوە کە دادپەروەری بکەم لە نێوانتانا خوای گەورە پەروردگاری ئێمەیش و ئێوەیشە و ئێمەیش کردەوەی خۆمانمان هەیە و ئێوەیش کردەوەی خۆتان و هیچ دوژمنایەتی و ناکۆکیەک لە نێوان ئێمە و ئێوەدا نیە خوا لە ڕۆژی قیامەتا پێکەوەمان کۆئەکاتەوە و سەرەنجامی هەموومان هەر بۆ لای ئەوە. ئەو کەسانەی دەمە دەم ئەکەن لە بارەی خوا و پێغەمبەری خوا و کتێبی خواوە پاش ئەوە کە کاتی خۆی فەرمانەکانی پەسەند کران و وەرگیران و بە گۆ کردنی تەوراتیان گرتە گەردن ئەوانە بەڵگە و دەلیلیان لای خوا بێ قیمەت و هیچ و پوچە و قار و توڕەیی خوایان لەسەرە و سزایەکی گرانیان بۆ هەیە السَّاعَةِ لَفِي ضَلَالٍ بَعِیدٍ ئەوانەی باوەڕیان بە ڕۆژی قیامەت نیە پەلە پەلیانە بۆی و ئەوانەیش باوەڕیان پێی هەیە لە هاتنی ئەترسن و ئەزانن حەقە و ڕاستە و دێ بێدار بن ئەوانەی دەمە دەم ئەکەن لەبارەی هاتنی قیامەتەوە لە گومڕاهیەکی زۆر دوور ڕۆشتوودان یا خێر ئەم کافرانە چەند هاوبەشێکیان هەیە ئاینێکی وایان بۆ داناون خوا ڕێی پێ نەداوە ئەگەر وتەی هەموو وتەیەک بڕەوەیش نەبوایە کە ئەوەتە خوا سزای تاوانی دونیا ئەخاتە ڕۆژی قیامەت هەر لە دونیادا سزا ئەدران و تۆڵەیان لێ ئەسێنرایەوە و بەڕاستی ستەمکاران سزایەکی سەختیان بۆ هەیە. ذلک هو الفضل الکبیر. ئەبینی ستەمکاران بەهۆی ئەو کار و کردەوە خراپانەوە کە لە دونیادا کردویانن لە قیامەتا لەو وەزعە ئەترسن کە تیایان و لە ڕاستیشا سزای ئەو کردەوانەیان دێ بەسەرا ئەوانەیش کە ئیمانیان بووە و کردەوەی چاکیان کردوە لە ناو باخ و باخاتی بەهەشتان چی داوا بکەن لەلایەن خوای خۆیانەوە بۆیان هەیە و لوتف و گەورەیی مەزنیش هەر ئەمەیە. ئەم پاداشەیە کە خوا مژدەی بەخشینی ئەدا بەو بەندانەی کە ئیمانیان هێناوە و کردەوەی چاکیان کردووە لە دونیادا جا تۆ ئەی موحەممەد بە موسڵمانان بڵێ من بەرامبەر بە گەیاندنی ئەم ئایینە و دانی ئەم مژدە خۆشانە داوای هیچ مز و کرێیەکتان لێ ناکەم لەوە بەولاوە کە ئەم نزیکیەم لێتانەوەتان لا خۆشەویست بێ و قەدری ڕابگرن بە فەرمانبەرداری خوا و ئەو پەیامەی بۆم هێناون و یا خێر ئەڵێم، ئەم پێغەمبەرە درۆی بە زوبانی خواوە هەڵبەستووە، خوا ئەگەر مەیلی لێ بێ دڵت مۆرەکا، خوا شتی بەتاڵ و هیچ و پووچ مەحوەکاتەوە و ڕاست کە قورئانە ئەچەسپێنێ و جێگیری ئەکا بە بڕیاری خۆی و خوا ئاگای لە هەرچییە کە لە ناو سینە و دڵی ئەم خەڵکەدایە. خوا ئەو خوایە باران ئەبارێنێتە خوار بۆ سەر زەوی پاش ئەوەی ئەم خەڵکە بەهۆی بێبارانیەوە نائومێد ئەبن و ڕەحمەتی خۆی بەسەر زەوی و کشتوکاڵ و باخ و باخات و لەوەڕ و ئادەمیزاد و گیاندارانە بڵاو ئەکاتەوە و هەر ئەو دۆست و سەرپەرشتی ستایشکراوی هەموو جیهانە. يعفوا عن كثير. هەرچیتان تووش ببێ لە دەرد و بەڵا و مەینەت لە شوومی ئەو تاوانانەوەیە بە دەستی خۆتان کردووتانن و لەگەڵ ئەوەیشا لە زۆر لەو تاوانانەتان خۆش ئەبێ کە کردووتانن و لە بەرامبەریا تووشی هیچتان ناکا واتە ئێوە موستەحەقی زیاتریشن لەوەی کە تووشتان ئەبێ و دێتە ڕێتان. ان فی ذلک لآیات لکل صبار شکور. ئەگەر خوا خواستی لەسەر بێ با ڕائەوەستێنێ و ناهێڵێ بوەزێ و ئیتر ئەو کەشتیانە لەبەر نەبوونی با کە بایاوانەکانیان بجوڵێنێ لە شوێنی خۆیانا بەسەر کۆڵی دەریاوە ڕەق ڕائەوەستن و ناجوڵێن ئەوەی دراوە پێتان لە نیعمەت و ڕزق و ڕۆزی هەمووی مایەی ڕابواردنی ژیانی دونیایە و ئەوەیش کە لەلای خوایە کە پاداشتی ڕۆژی قیامەتە لە هەموو خێر و بەرەکەتی دونیا چاکترە و بۆ هەمیشە ئەمێنێتەوە بۆ ئەو کەسانەی کە ئیمانیان بە خوا و بە ئایینەکانی خوا هێناوە و پشت بە خوا ئەبەستن و بەو پشت ئەستوورن. بۆ ئەو کەسانەیش کە ئەگەر ستەمکاران ستەمیان لێکردن لەسەر حەقی خۆیان دێنە دەنگ و لەناو خۆیانا یارمەتی یەکتر ئەدەن تا بەسەر ئەو ستەمکارانەدا زاڵ ئەبن و حەقی خۆیانیان لێ ئەسێننەوە ئەم سێ ئایەتەی ڕابووردن هەر سێ بەسراون بە ئایەتی ژمارە سی و شەشەوە. وَصَدٍّ مِّن سَبِیلٍ. هەر کەسێکیش خوا سەری لێ بشێوێنێ و گومڕای بکا ئەوە پاش ئەوەی خوا نائومێدی کرد هیچ دۆستێکی نییە پشتی پێ ببەستێ و لە ڕۆژی قیامەتا ستەمکاران ئەبینی کە عەزابی خوا بە چاوی خۆیان ئەبینن ئەکەونە هاوار و داد و فوغان و ئەڵێن ئایا ڕێگەیەک هەیە بتوانین لەو ڕێگاوە بگەڕێینەوە بۆ دونیا و ئیتر لەوێ مرۆی چاک و خاوەن باوڕ بین و بێ فرمانی خوا نەکەین؟ کافرەکان لە ڕۆژی قیامەتا کەسێک شک نابەن دۆستیان بێ و بتوانێ یارمەتیەکیان بدا و بگاتە فریایان لە خوا بەولاوە کە ئەویش دۆستیان نیە و یارمەتیان نادا چونکە گومڕا بوون و هەرکەسیش خوا گومڕای بکا هیچ ڕێگایەکی ڕزگار بوونی بۆ نیە. التکبیر. بێن بە دەنگ فرمانی پەروەردگاری خۆتانەوە بەر لەوەی ڕۆژێکی وا بێ گێڕانەوە بۆ دواوەی نەبێ لە لای خواوە کە ڕۆژی قیامەتە و لەو ڕۆژەدا هیچ داڵدە و پەنایەکتان بۆ نییە و هیچ دەرفەتێکی ئینکار کردنی ئەو کردەوانەتان نابێ کە لە دونیادا کردووتانن. ئێمە کاتێک کە ڕەحمەتی خۆمان بە ئینسان ئەچێژین پێی خۆشە بێ و ئەگەر ناڕەحەتیەکیشیان توش ببێ بەهۆی کردەوەی لەوەو پێشی دەستی خۆیانەوە دەس ئەکەن بە ناشکوری کردن بەڕاستی تەبیعەتی ئینسان وایە هەمیشە ئینکاری نیعمەتی خوا ئەکا و لە یادی خۆی ئەباتەوە هەروەها گەیاندمانە لای تۆ فریشتەیە بە فەرمانی خۆمان تۆ بەر لەوە نەت ئەزانی نە کتێب چیە و نە باوەڕ چیە بەڵام ئێمە ئەو وەحیەمان کرد بە ڕووناکییە کە هەر کەسمان خواست لێبوایە لە بەندەکانی خۆمان بەو ڕووناکیە ڕێمان پیشانەدا و تۆیش بەڕاستی خەڵک ڕێبەدیی ئەکەی بۆ سەر ڕێگەیەکی ڕاست کە ڕێگەی ئیسلامەتیە. ئەو ڕێگەی ڕاستەیش بریتییە لە ڕێگەی ئەو خوایە کە هەرچی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە هەموو هی ئەوە، کەواتە ئاگەداربن، سەرنجامی هەموو کارێ بۆ لای خوا ئەگەڕێتەوە و هەموو لە دەستی خۆیایەتی. ئەربازی کوڕی ساریە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ وتی، پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم فەرمووی، هەر کەسێ قورئانی خەتم کرد نزایەکی وەرگیراوی هەیە،